لە ڕۆژی قیامەتدا زۆر جار کافرەکان ئاوا دەخوازن ئەڵێن، کاشکی موسڵمان بوایین. ذرهم یەکولوا وەیەتەمەتەعوا وەیولهیهم الامل فسوف یعلمون لێیان گەڕێ با بخۆن و ڕابوێرن و هیوای پڕوپوچی خۆشی و پیرۆزی دواڕۆژ بێ ئاگایان بکات لەمەولا لە ڕۆژی قیامەتدا ئەزانن ئەنجامیان چۆنەبێ ئێمە ئاوا گومڕاهی و کوفرەخەینە دڵی تاوانبارانەوە. لا یومنون به وقد خلت سنت الاولین. خستومانەتە دڵیانەوە کە ئیمان نەهێنن، بەڕاستیش کرداری خودا لەناو کافرە پێشووەکاندا تێپەڕی کردووە کە بیخاتە دڵیانەوە ئیمان نەهێنن. بەڕاستی ئێمە مردوو زیندووەکەینەوە و زیندوو ئەمرێنین و هەر ئێمە لە پاش ئێوە ئەمێنینەوە. ولقد علمنا المستقدمین منکم ولقد علمنا المستأخرین. بەڕاستی ئێمە بەوانەتان ئەزانین لە پێشا ئەمرن و کە لە پێشدا لە دایک ئەبن و. بەوانەیشتان کە دواتر لە دایک ئەبن و دواتر ئەمرن. یا ئێمە بە ئەحواڵی ئەوانەی لە پێش ئێوە بوون و ئەوانەی لە پاش ئێوە دێن ئەزانین. وَإِنَّ رَبَّکَ هُوَ یَحشُرُهُم إِنَّهُ حَکِیمٌ عَلِیم. بەڕاستی خودای تۆ هەموویان لە ڕۆژی قیامەتدا کۆ ئەکاتەوە، یادی ئەوە بکەرەوە کە پەروەردگاری تۆ بە فریشتەکانی وت، من ئینسانێ لە خاکێکی ئاوازەداری سیا ڕەنگ و ترشاو دروست ئەکەم. فَإِذَا سَوَّیْتُهُ وَنَفَخْتُ فِیهِ مِن ڕُوحِی فَقَعُوا لَهُ سَاجِدِینَ. جا کە ڕێکم خست و لەلایەن مەئمووری خۆمەوە فووم پیا کرد و گیانی چوو بە بەرا، ئێوە لە بەردەمیا بکەون و کڕنووشی قەدر و حورمەتی بۆ بەرن. ئیبلیس نەبێ کە نەیویست لەگەڵ کڕنوش بەرەکاندا بێ و سوجدە بۆ ئادەم بەرێ. قال يا ابلیس ما لک الا تکون مع الساجدین. خودا فەرمووی ئیبلیس ئەوە چیتە بۆ لەگەڵ سوجدە بەرەکان نەبوویت؟ خودا فەرمووی، ڕزگارکردنی پاکیزەکان ڕێگای ڕاستی منە. إن عبادی لیس لک علیهم سلطان إلا من اتبعک من الغاوین بەڕاستی تۆ هەرگیز دەستت بەسەر بەندەکانی مندا ناڕوا مەگەر ئەوانەی بکەونە شوێنت لە گومڕاهەکان. کە چوونە ماڵەوە بۆ لای ووتیان، سەلامتان لێ بێت، ئەویش پاش جوابدانەوەی سەلامەکەیان ووتی، بەڕاستی ئێمە لێتان ئەترسین. قالوا لا توجل ئینا نبشرک بغلام علیم. ووتیان، مەترسە، ئێمە مژدەی کوڕێکی زانات ئەدەینێ. ئەوانیش وتیان، ئێمە قەومێکی نەناسراو نین بەو مەعنا کە تۆ ئەیڵێیت، بەڵکو هەواڵی ئەو سزایەمان هێناوە بۆت کە قەومەکەت گومانیان تێیدا هەبوو. واتیناک بالحق وئنا لصادقون. ئێمە هەواڵێکی ڕاستمان بۆ هێناوی کە سزادانی ئەو تاوانبارانەیە و ڕاست دەکەین لەمەدا کە پێتی ڕائەگەیەنین. وەحیمان بۆ کرد کە ئەو قەومە تاوانبارە لە بەرەبەیاندا بنەبڕ ئەکرێن و کەسیان لێ نامێنێ. وجاء اهل المدینە یستبشرون. ئەهلی شارەکەی قەومی لوط کە لە هاتنی میوانەکانی لوط ئاگەدار بوون هاتن بە یەکدا و لە خۆشی هاتنی ئەو مەئموورانە مژدەیان بە یەک ئەدا. بەڕاستی ڕۆژی قیامەت دێت جا کەواتە تۆیش چاوپۆشی بکە بە چاوپۆشیەکی جوان کە بریتیە لە بانگ کردنیان بە زمانی شیرین و بە نەرمی و خۆشی بۆ ئیسلام بوون. ان ربک هو الخلاق العلیم. عوسمانی کوڕی عەفان ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە دەگێڕێتەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ کە فەرموویەتی، باشترین کەستان ئەو کەسەیە کە خۆی فێری قورئان دەبێ و خەڵکی تریش فێری قورئان دەکات. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.